یا بت ئەپەرستن و ئەڵێن بە هیوای ئەوە نەبێ کە چەند پلەیەک لە خوامانەوە نزیک بکەنەوە نایانپەرستین ئەوانە بێ گومان خوا خۆی بڕیار لە بارەیانەوە ئەدا لە خسووسی ئەم قسانەوە و لە هەموو ئەو شتانەی تردا کە ئیختیلافیان لە نێوانا هەیە لە بارەیانەوە بێ گومان خوا هیدایەتی کەسێ نادا درۆزن بێ و زۆر کافر بێ وەک ئەوانەی هاوبەش بۆ خوا دائەنێن کە درۆ ئەکەن و ئەڵێن ئەگەر خوا بیویستایە نەوە بۆ خۆی ڕابگرێ لەوانەی خۆی دروستیان ئەکا خۆی نەوەی بۆ خۆی هەڵەبژارد و نەی ئەدایە دەستی ئێوە بە ئارەزوی خۆتان ئەم و ئەوی بۆ بکەن بە نەوە خوا پاک و دورە لەم درۆ و دەلەسانە کە گوایە نەوەی هەیە و شتی وا ئەو خوایەکی تاک و تەنها و خاوەن قەهر و بە دەسەڵاتە. ئەو خوایە ئاسمانەکان و زەوی دروست کردووە بە حەق و بەڕاستی، شەو هەڵەسووڕێنێ بە دەوری ڕۆژا و ڕۆژ هەڵەسووڕێنێ بە دەوری شەوا و ڕۆژ و مانگی ڕام کردووە و هەر کام لەمانە بەڕێی خۆیا ئەڕوا تا وادەیەکی دیاریکراو کە ئەو ڕۆژەیە لە جوڵە ئەکەون بێدارەوە بن. خوا بە تەنها خۆی خاوەن عیززەت و دەسەڵات و تاوانپۆشە. لە سکی دایکەکانتانا دروستانەکا بە جۆرە دروست کردنێ پاش جۆرە دروست کردنێکی تر کە ئەوەتە لە تۆوە ئەتانکا بە پارچە خوێن و ئەنجا بە پارچە گۆشت و ئەنجا ئێسقانیشتان بۆ دروسەکا لە سێ تاریکاییدا تاریکایی ناو سکی دایک و تاریکایی کیسەی منداڵان و تاریکایی ئەو پەردە ناسکەی منداڵی لە منداڵانا پێوە پێچراوە ئەوەی ئەم کارانە ئەکا خوای پەروەردگارتانە. گەورەیی و فرمانڕەوایی هەر بۆ ئەوە و خوایەکی تر نیە شایانی پەرستن بێ. دەسا ئیتر ئێوە چۆن لە باوەڕەوە بە خوای تاک و تەنیا وەرەچەرخێنرێن بۆ هاوبەش بۆ دانانی. ان تکفروا فان اللە غنی عنکم ولا یرضی لعباده الکفر وان تشکروا یرضه لکم. ئەوەندە هەیە ڕازی نیە بەوە کە بەندەکانی کوفر بکەن و ئەگەر سوپاسیشی بکەن لێتان ڕازی ئەبێ و بەو سوپاسە ڕازیە و هیچ باری گوناه لە ئەستۆگرێ باری گوناهی کەسێکی تر هەڵناگرێ و هەر لە خۆی بەرپرسیارە و سەرەنجامیش هەمووتان ئەگەڕێنەوە بۆ لای ئەو و خەبەردارتان ئەکا لەوەی لە ماوەی ژیانتانا ئەتان کرد لە چاکە و لە خراپە و ئەو ئەزانێ تەنانەت چی لە ناو دڵتانایە. کەچی ئەگەر نیعمەتێکی لای خۆیەوە بداتێ ئەو دەرد و ئازارەی زووی لە یادەچێتەوە کە لە بارەیەوە ئەپاڕایەوە تا بۆی چار بکا و لە کۆڵی بکاتەوە هاوبەش و هاوچەشن بۆ خوا دائەنێ بۆ ئەوەی خەڵک لە ڕێی خوا گومڕا بکا تۆ بەو ئادەمیزادە بڵێ تۆزێ بەم کافری خۆتەوە ڕابوێرە تۆ سەرەنجام دۆزەخیت و هاوڕێی ئاگر و لە جەهەنەمدا بەسەر ئەبەی انما یتذکر اولو الالباب. ئایا کەسێک کە بە سەعاتەکانی شەوە خەریکی خواپەرستیە سوجدە ئەبا و بە پێوە ئەوەستێ و نوێژ ئەکا و لە سزای ڕۆژی قیامەت ئەترسێ و بە هیوای ڕەحمەتی خوایە وەک کەسێکی کافری بێ باوەڕ وایە؟ دیارە نا. تۆ بڵێ، ئایا ئەوانەی زانان و ئەوانەی هیچ نازانن وەک یەک وان؟ دیسان دیارە نا. کەسانێک کە خوا بە یەک بزانن و کەسانێک کە بە یەکی نەزانن وەک یەک نین و تەنها کەسانێ بیرەکەنەوە کە خاوەن عەقڵ و فام و هۆش بن. قل يا عباد الذين آمنوا اتقوا ربكم للذين أحسنوا في هذه الدنيا حسنة ئەوەی نەتوانێ لە نیشتیمانی خۆیا چاکە بکا با بار بکا بۆ نیشتیمانێکی تر بتوانێ چاکەی تیا بکا و کەسێکیش بە سەبر بێ و تەحەمولی مەینەتی فەرمان بەرداری خوا بکا و لە پێناوی فەرمان بەرداری خوای خۆیا نیشتیمانی خۆی بەجێ بهێڵێ پاداشتێکی وای ئەدرێتەوە ژمارەی ژمێریار پیایا ناگاتەوە. الا ذلک هو الخسران المبین ئێوەیش هەر کەستان ئارەزوو لێ لە غەیری خوا بیپەرستن تۆ بڵێ خەسارەتباران ئەوانەن خۆیان و کەس و کاریان لە ڕۆژی قیامەتا لە کیس چووە بێدارەوە بن زیان و خەسارەتی دیاریش هەر ئەوەیە بەڵام ئەوانەی لە دونیادا لە خوای خۆیان ترساون بۆ ئەوان هەیە باڵەخانەی بەرزی ژوور تێدا کراوە کە جۆگای ئاوی ساف بە ژێریانا ئەڕوا ئەمە گفتی خوایە بۆ ئەو کەسانە و خوا هەرگیز بە پێچەوانی گفتی خۆی ناجوڵێتەوە. الم تر ان اللە انزل من اولئک فی ضلال مبین ئایا کەسێ خوا سنگی کردبێتەوە بۆ ئیسلام و ئیتر ئەو لەبەر ڕووناکی خوای خۆیا بێ ئەو کەسە وەک کەسێکی دڵ تاریک وایە خوا هیدایەتی نەدابێ دەی هاوار بۆ ئەو کەسانەی دڵیان ڕەق بووە و یادی خوا نایە بە دڵیانا ئەوانە لە گومڕاهیەکی ئاشکرا و دیاردان. ومن یضلل اللە فما له من هاد خوا ناردویەتیە خوار بۆ سەر پێغەمبەر جوانترین وتار کە بریتیە لە کتێبێ کە ئایەتەکانی لە موعجیزەیی و هاوسەنگی داڕشتن و ڕاستی مەعنا و گەیاندنی سوودی ئادەمیزادا لەیەک ئەچن و لە خوێندنەوەدا دووبارە ئەکرێنەوە ئەوەندە بەسامە پێستی ئەو کەسانەی لە خوای خۆیان ئەترسن موچڕکەی پیا دێ و کرژە بێتەوە لە ترسی ئەو هەڕەشانەی تیایەتی پاشان پێستیان نەرمە بێتەوە و دڵیان بەهۆی یاد کردنەوەی خواوە ئارامە بێتەوە ئەم حاڵەتە هیدایەتی خوایە هەر کەسی مەیل لێ بێ پێی هیدایەت ئەدا و هەر کەسیش خوا گومڕای بکا کەس نابێ هیدایەتی بدا و ڕێگای پیشان بدا بەڵکو ئەمە خوایە بیرێ بکەنەوە و گۆ بۆ فرمانی خوا شل بکەن. قرآنا عربيا غير ذي عوج لعلهم يتقون حاڵی ئەم قورئانەیش وایە قورئانێکی عەرەبی زمانە بۆ ئەوەی ئەوانەی قورئان لە ناویانا هاتووەتە خوار تێی بگەن و لێی حاڵی ببن قورئانێکە هیچ چەوتی و چەوێڵییەکی تیا نییە و بە هیوای ئەوە نازڵمان کردووە ئەم خەڵکە لە خوای خۆیان بترسن کەسێ چەندین بت بپەرستێ و بیانکا بە هاوبەشی خوا، کابرایە بەندەی چەند خاوەنێ بێ و خاوەنەکانی لە ناو خۆیانا ناکۆک بن و کابرایەکی تریش بەندەی یەک تاقە خاوەن بێ و خاوەنەکەیشی کابرایەکی ئارامی بێ زەرەر و زیان بێ، ئایا ئەم دوو بەندەیە یەک جۆرە ژیان ئەژین؟ دیارە نا. ئەوەی خاوەن فرە هەر تاوێکی ژیانی مردنێکە و ئەمیشیان بۆ خۆی لە ژیانێکی ئارام و ئاسوودەدا ئەژی. واتە ئایا خوا بەسی پێغەمبەر نیە لە هەموو ڕوویەکەوە بۆ یارمەتیدانی و سەرخستنی و بەزاندنی دووژمنەکانی و سەرخستنی ئاینەکەی و بۆ پاداشتدانەوەیشی لە ڕۆژی قیامەتدا؟ ئەی محمد کافرەکان تۆ ئەترسێنن بەو بتانەی لە بریتی پەرستنی خوا ئەیان پەرستن چونکە خۆیان گومڕان و هەرکەسیش خوا گومڕای بکا کەس نیە بیخاتە سەر ڕێی ڕاست. دیتان ئەوانەی ئێوە هاواریان لێ ئەکەن و لێیان ئەپاڕێنەوە و هاوار ناکەنە خوا و لێی ناپاڕێنەوە، ئەگەر خوا بیەوێ زیانێ بە من بگەیەنێ ئەوان ئەو زیانەم لەسەر لا ئەبەن، یا ئەگەر بیەوێ ڕەحمەتێکم بەسەرا بڕێژێ ئەوان ئەتوانن ئەو ڕەحمەتەی خوام لێ بگرنەوە؟ تۆ بڵێ، من خوام بە تەنها خۆی بەسە. کەواتە با هەر کەسێ ئەیەوێ بە یەکێ پشت ئەستوور بێ، بەو خوایە پشت ئەستوور بێ. قل یا قوم اعملوا علی مکانتکم انی عامل فسوف تعلمون ئەی محەممەد، تۆ بڵێ پێیان، ئەی تاقمێک کە من هاتووم هیدایەتتان بدەم و هیدایەت وەرناگرن، بە گوێرەی توانا و دەسەڵاتی خۆتان کار بکەن، منیش ئەوەی بتوانم ئەیکەم، جا لەمەو پاش ئەزانن و بۆتان دەرەکەوێ کەوا. ان فی ذلک لآیات لقوم یتفکرون خوا گیانی هەموو زیندووێ وەرەگرێتەوە لە کاتی مردنیا بە جۆرێک کە لەشی دەسەڵاتی کردنی هیچی نەمێنێ گیانی ئەوانەیش وەرەگرێتەوە لە کاتی نوستنیانا کە هێشتا نەمردوون و کاتی مردنیان نەهاتووە بەڵام پێوەندی گیانەکەیان بە لەشیانەوە ئەمێنێ پاشان ئەوەی کە وادەی مردنی هاتووە گیانەکەی ناکاتەوە بە بەریا و ئەوەیش کە نووستبوو گیانەکەی بەرەڵا ئەکا بچێتەوە جێی خۆی کە لەشەکەیەتی تا ئەو کاتەی بۆی دیاری کراوە بێگومان لەم کردارانەی خوادا گەلێ دەلیل و بەڵگە لەسەر توانایی خوا هەیە بۆ کەسانێک کە ورد ببنەوە و بیر بکەنەوە. ئەی ئەگەر ئەو بتانە خاوەنی هیچ نەبن و دەسەڵاتیان بەسەر هیچا نەشکێ و هوشیاریش نەبن و عەقڵ و فامێکیان نەبێ هێشتا هەر بۆ تکاکاری دەست ئەدەن؟ دیارە نەخێر. قل للە الشفاعت جمیعا لە ملک السماوات والارض ثم الیه ترجعون تۆ پێیان بڵێ، یەختەلیفوون. جا تۆ بڵێ، خوایە، ئەی پەروەردگاری ئاسمانەکان و زەوی و زانا بە هەرچی نهێنی و ئاشکرا هەیە، تۆ خۆتی بڕیار ئەدەی لە نێوان بەندەکانتا لە هەرچی بابەتێکا هەیە کە ناکۆکییان لە نێوانا بووبێتیایە، ئەگەر ئەوانەی لە دونیادا ستەمکار بوون هەرچی دارایی و سامان لە زەویدا هەیە هی ئەوان بوایە و ئەوەندەی تریشی لەگەڵا بوایە ئەیان کرد بە قوربانی خۆیان و ئەیاندا لە باتی ئەوەدا لەو سزا سەختە ڕزگار ببن کە لە ڕۆژی قیامەتا تووشیان ئەبێ و لەو ڕۆژەدا بۆیان دەرەکەوێ لەلایەن خواوە لە ئازار و سزا ئەوەی کە هەر بە خەیاڵیشیانا نەئەهات. وبدا لهم سیئات ما کسبوا وحاق بهم ما کانوا به یستهزئون لەو ڕۆژەدا خراپەی ئەو کردارانەیان بۆ دەرئەکەوێ کە کردویانن و ئەوەی گاڵتەیان پێ ئەکرد و بە درۆیان دائەنا گەمارۆیان ئەدا و سزای لە هەموو لایەکەوە ڕوویان تێ ئەکا جا سزای کردەوەی خراپی خۆیان گرتنیەوە و ئەوانەیش کە ستەمکاریان کردووە لە ناو ئەماندا ئەوانیش سزای کردەوەی خۆیان ئەیانگرێتەوە و ئەمانە ناتوانن کارێ بکەن خوا نەتوانێ سزایان بدا و تۆڵەی بەدکرداریان لێ بسێنێتەوە. ئەوەلەم یەعلەمو ئەن اللە یەبسوط الرزق لمن یەشاء ویقدر بێگومان ئەم دەسەڵاتی خوایە لە بڵاوکردن یان کەموکورتکردنی ڕۆزی هەر کەسێکا کە خۆی مەیلی لێ بێ، چەندین نیشانە و بەڵگەی تیایە بۆ توانایی خوا بۆ هەر کۆمەڵە خەڵکێک کە باوەڕیان بە خوا هەبێ. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله ان تقول نفس یا حسرتی علی ما فرطت فی جنب الله و ان کنت لمن الساخرین بەر لەوەی نەفسێ لە بەر خۆیەوە بڵێ ئەی داخی گرانم بۆ ئەو کەمتەرخەمیەی لە ئاست فەرمانی خوادا کردم و بەڕاستی من لەوانە بووم گاڵتەیان بەم پەیامە ئەکرد کە خوا بۆ ئادەمیزادی ناردبوو ڕوویان ڕەشە، جا ئایا دۆزەخ جێیەکی تیا دەستگیر نابێ بۆ ئەوانەی کە بەرامبەر فەرمانەکانی خوا خۆیان بەزل زانیوە؟ وينجي الله الذين اتقوا بمفازتهم لا يمسهم السوء ولا هم يحزنون خوا ئەوانە ڕزگار ئەکا کە لەخوا ترساون بەهۆی ئەو کردەوە باشانەیانەوە کە بوون بە مایەی ڕزگاربوونیان و سبحانه وتعالی عما یشرکون ئەو کافرانە قەدری خوایان نەگرتووە بەو جۆرەی کە شایانێتی و ئەو خوایە خوایەکە کە هەموو زەوی لە وشکان و لە دەریای لە ڕۆژی قیامەتا وەک مشتێ گڵە لە ناو دەستی توانای ئەوا و ئاسمانەکانیش بە دەستی ڕاستی ئەو واتە بە هێزی ئەو پێچراونەتەوە کاتێک کە سەردەمی فەوتانی هەموو گیانلەبەران دێ، لەلایەن فریشتەی فەرمانپێدراوی تایبەتی ئەم کارەوە فوو ئەکرێ بە سووردا، ئیتر بە دەنگی توندوتیژی ئەو فووە کە ئەکرێ بە سووردا، هەرچی گیانلەبەرێ لە ئاسمان و لە زەویدا هەیە هەمووی لە هۆشی خۆی ئەچێ، واتە ئەمرێ، ئەوانە نەبێ کە خوا بیەوێ بە زیندوویی بمێننەوە. وقضی بینهم بالحق وهم لا یظلمون جیهانیش بە پڕتەوی جیلوەی خوا ڕووناکە بێتەوە و کتێب و دەفتەری لێپرسینەوە دائەنرێ و پێغەمبەران و شەهیدان ئەهێنرێن و داوەری لە نێوان خەڵکا ئەکرێ بە گۆرەی حەق و ڕاستی و ستەمیان لێ ناکرێ تا کاتێک کە ئەگەنە بەرەوە دەرگاکانی دۆزەخیان بۆ ئەکرێنەوە و دەرگاوانەکانی پێیان ئەڵێن، ئایا پێغەمبەرانێ لە خۆتان نەهاتنە لاتان ئایەتەکانی خوای خۆتانیان بەسەرا ئەخوێننەوە و لەوەیان ئەترساندن کە بەم ڕۆژەتان بگەن؟ ئەوانیش ئەڵێن، بەڵێ، بەڵێ، هاتن و ترساندینیان، بەڵام فەرموودەی خوا بە سزادانی کافران ڕاستە و ئەبێ بێتەدی. ئەوانەیش کە لە دونیادا لە خوا ترساون کۆمەڵ کۆمەڵ بەڕێ ئەکرێن بۆ بەهەشت، تا کاتێ ئەگەنە بەهەشت و دەرگاکانیان بۆ ئەکرێنەوە و دەرگاوانەکانی بەهەشت پێیان ئەڵێن، سڵاوی خواتان لێ بێ، خۆتان لە چڵک و چەپەڵی تاوان پاک ڕاگرت، دەبڕۆنە ناو بەهەشتەوە و هەمیشە لەوێ بن. بەهەشتیەکانیش ئەڵێن، سوپاس بۆ خوای گفتی خۆی کە پێی دابووین لە گەڵی هێناینێ دی و خاکی بەهەشتی بۆ کردین بە میراتی بۆ ماوە هەر شوێنێکمان ئەوێ ئەیکەین بە جێگە و ماوای خۆمان کەواتە پاداشی چاکە پاداشی ئەوانەی کردەوەی چاکیان کردووە. لەویادا فریشتەکان ئەبینی بە دەوری عەرشی خوادا ڕیزیان بەستوە سوپاس و تەسبیحاتی خوا ئەکەن و داوەری لە نێوان خەڵکا کراوە بەوەی کە حەق و ڕاستە و بەهەشتی براوە بۆ بەهەشت و دۆزەخی براوە بۆ دۆزەخ و هەموان ئەڵێن سوپاس بۆ ئەو خوایەی کە پەروەردگاری هەموو جیهانەکانە. لە ئەبی سەعیدی خودریەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ وتی، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ لە ساڵی تەبوکدا پشتی دابوو بە دارخورمایەکەوە وتاری دەدا فەرمووی، هەواڵی باشترین کەس و خراپترین کەستان پێ ڕابگەیەنم؟ باشترین خەڵک کەسێکە لە پێناوی خوادا کار دەکات لەسەر پشتی ماینەکەی یان وشترەکەی یان لەسەر پێیەکانی خۆی تا مردن و دواهەناسەکانی ژیانی، خراپترین کەسێکیش، کەسێک کە خراپەکارە قورئانی پیرۆز دەخوێنێتەوە بەڵام ئاوڕ بۆ هیچی ناداتەوە.